مناڵەکان کوڕو کچەکان لە خزمەت دایک و باوکیاندا بن و لە مقابلیشدا بە هەمان شێوە مناڵیش مافی هەیە کە دەبێ ئەو دایک و باوکە مافی مناڵەکەی بدات چونکە مافی مناڵ لە خێزانی بەختەوەردا و لە کۆمەڵگای ئاسوودەدا بەرجەستە دەبێت بۆیە ئاینی پیرۆزی ئیسلام زۆر گرنگی داوە بە خێزان لە ڕێگەی حسن الاختیار و حسن المعاملە هەڵبژاردنێکی چاک و باش و مامەڵەیەکی شەرعیانە زانایانی ئیسلام مافەکانی مناڵیان زیاتر لەم بیست ماف باس کردووە و ڕیزیان کردووە بۆیە بەڕاستی ئێمەی دایک و باوکان هەمومان بەرپرسیارین كلكم راع وكلكم مسؤول عن رعيته هەمومان شوان و بەرپرسیارین و لەو بەرپرسیاریەتەش لێمان دەپرسرێتەوە پێکهێنانی خێزان تەکلیفە و بەرپرسیارەتیە خوا لێ ڕازی بێت لە تەفسیری ئەم ئاەتە فەرموویەتی ئەی عەلیمو ئەنفوسەکم و ئەهلیکم الخیر واتە خۆتان و خاو خێزانتان و خانەوادەتان فێری خێر و چاکە بکەن چاکترین خێر و چاکەش ئەوەیە کەوا مناڵەکانتان فێری ئەدەب و ڕەوشتی جوان بکەن بۆیە زانایان زۆر باسیان کردووە لەو بارەیەوە کە ئێمە لە چەند خاڵێکدا مافی مناڵ کورد دەکەینەوە هەر بە کورتی یەکەمیان ئیسلام کە مافی مناڵی دابین کردووە لەو کاتەوە کە تۆ بزانە لەگەڵ چێ هاوسەرگیری دەکەی و چۆن دەیکەی و بۆچی دەیکەی پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی تخیروا لنطفکم هەڵبژێرن بۆ نطفەکانی خۆتان بزانن چ ئافرەتێک دەکەنە دایکی مناڵەکانتان و هاوسەری خۆتان چونکە بەڕاستی ژن دەوری زۆرە ژن دەتوانێت خزماتی دروستکە ئەتوانێت تێکی بە ژن کاریگەری هەیە بەسەر مناڵەکانیەوە بەسەر مێردەکەیەوە بۆیە بەڕاستی ئەگەر ژنەکە تێگەیشتوو بێ پێگەیشتوو بێ پەروەردەکراو بێ ئەوە مناڵی چاک بەرهەم دێنێت و وەکو ئەحمە شەوقی دەڵێ ئافرەت مە ئەلئوم و مەدرەسەتون ئافرەت قوتابخانەیەکە ئەگەر پێدگەیاند شەعبێک و گەلێکی چاک پێدەگەیەنێ بەڵام خوا نەخواستە ئەگەر ژنەکە ژن نەبوو ژان بوو یان ژنۆکە بوو ئەوە ئەو کاتە پیاوەکەش لە پیاو دەکا و مناڵەکانیش بەڕاستی هەتی و بێناز دەبن و بێپەروەردە دەبن کەواتە یەکەم شت لە مافەکانی مناڵ هەڵبژاردنێکی دایکێکی چاکە بۆ مناڵەکان جا بزانە ئەی گەنج و لاو تۆ چی هەڵدەبژێری دەیکەی بە دایکی مناڵەکانت دووەمینیشیان لە دوای لەدایک بوون زۆر چاکە بانگ و قامەت بدرێ بە گوێیانە و هەروەها سنەتێکی پێغەمبەر صلی الله علیه وسلم کە مناڵتان بوو لە ڕۆژی حەوتەمیا ئەگەر بۆتان کرا عەقیقەی بۆ بکەن گوێزەبانە حەوتەمی مناڵ کە حەیوانی بۆ سەر دەبڕن سەری چاگەکرێ مەڵاشوی شیرینەکرێ و هەروەها ناوێکی باشی لێدەندرێ چونکە لە فیقی لە فیق و شریعەتی ئیسلامیە هەندێک باب هەن هەندێک فەصل هەن کە تایبەتە بە مافی مناڵ وەکو عقیقە و و هەروەها حەضانە و ڕضاع و ختان ئەمانە هەمووی باسی مافی مناڵ دەکا و هەروەها لە قۆناغی سێەمدا لە مافەکانی مناڵ پەروەردەکردنی مناڵە کە قۆناغی پەروەردەکردنی منداڵ لە حەوت ساڵیەوە دەست پێ دەکا بە بەڵگەی ئەم فەرمودەی پێغەمبەر صلی الله عليه وسلم و هەروەها ئەگەر گەشتە دە ساڵی لەسەر نوێژ لێیان بن واتە لێدانێکی تەدیبی نەک لێدانێکی ئینتیقامی و تۆڵەسەندنەوە هەڕەشەیان لێ بکەن لێیان تووڕە بن پەروەردەیان کە لە دە ساڵیە چۆن دەبێ مناڵەکە نوێژ نەکا و هەروەها لە دە ساڵیە جێگاکانیان لێک جیاکەنەوە کچەکان لە ژوورێکا بە تەنیا بخەون کوڕەکان لە ژوورێکا بە تەنیا بخەون ئەمە ئادابی ئیسلامە ئیمانداران کە پێمان دەڵێ قۆناغی پەروەردە لە حەوت ساڵیەوە دەست پێ دەکا ئەگەر دارێ بە تەڕی نەچەمێ بە وشکی ناچەمێ مناڵ وەک قوڕ وایە ئەگەر قوڕ دەتوانی هەموو شتی لە دروستکەی بەڵام دوایی کە گۆزەیەکت لێ دروست کرد و وشک بوو کە بەر بۆ ئەشچێ بۆیە مناڵەکان هەر لە مناڵیەوە فێریان کەن ڕایان بێنن لەسەر ئادابی ئیسلام لەسەر دین و ژینیان چونکە بەڕاستی ئەتەعەلم و بیسیغەری کە نەقشی فی الحەجەری فێربوونێ بە منداڵی وەک نەخشی سەر بەردی وایە بەڵام فێربوونێ بە گەورەی وەک نووسینی سەر ئاو وایە زوو لە بیری دەستەوە بەڕێزان و خۆشەویستان بۆیە هەوڵ بین لە حەوت ساڵیەوە فێریان بکەین بەرەڵایان نەکەین زانایان فەرموویانە کە ئەوانیش فەرموویانە بە هەمان شێوە یەلعەبه سەبعا ویؤدبه سەبعا ويصحبه سبعا واتا تا حوت ساڵی هەر گەمۆ گاڵتەی لەگەڵ دەکەی و لەسەر سنجی خۆت و ماچی دەکەی و مناڵە و جەرجی خۆتە نەوەی دوا ڕۆژە مناڵ ئازاری هەیە و بێزاری نییە ئینسان جەرجی خۆی لە هەموو کەس زیاتر خۆش دەوێ دەی مادام وایە کە خۆشت دەوێ ئەی بۆچی پەروەردەی ناکەی پێی ناگەێنی تێی ناگەێنی ئەی بۆچی هەر پارەکە دەپارێزی و سەروەت و سامانەکەت ئەی مەگەر مناڵ جەرگەکە پیاوەکە خۆشەویسترەیان پارە ئەو مناڵە نەوەی دوا ڕۆژە نەوەی دواڕۆژە ئومێدی تۆیە پێی بگەیەنە جا دەفەرمێ هەر لە قۆناغی حەوت ساڵیە هەتا حەوت ساڵی بەس گەمۆ گاڵتەی لەگەڵ دەکەی لە حەوت ساڵی بەدواوە حەوت ساڵی دووەمیشیان تەدیبی دەکەی و ئەدیبه قۆناغی پەروەردە و پێگەیاندنە ئەگەر تەمەنیشی بوو بە حەوت ساڵی سێم واتە چواردە ساڵ کەواتە ئەو کاتە هاوڕێی تۆیە هەرچەند بە ظاهری کورتە بەڵام وەکو هاوڕێیەک وایە و هەروەها خاڵی چوارەم دوایەوەی کە دایکی باشت بۆ هەڵبژارد و هەروەها قۆناغی پەروەردەشت تێپەڕاند خاڵی چوارەم دەبێت تۆ لە پەروەردەکردنا عەدالەتت هەبێت بە یەکسانی سەیری مناڵەکان بکەی جیاوازی نەکەی لە بینی کوڕو کچەکانتا ئەوەی جیاوازی دەکا ئەوە سەردەمی جاهیلیە ئەگەر نوێژ و ڕۆژوش کا صفاتی جاهیلی تێدایە دژایەتی ئاەتی خوا و پێغەمبەری کردووە و فەرمودەی پێغەمبەر صلی الله علیه وسلم نعمانی کوڕی بەشیر خوا لێ ڕازی بێ ئەڵێ باوکم منی هێنا بۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم کە من مناڵ بووم ئەڵێ وتی بە پێغەمبەر صلی الله علیه وسلم ئەوە ئەم مناڵم بەندەیەکم پێ بەخشیەوە خەڵاتم کردووە و دەمەوێت تۆ شاهید بی لەسەری پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی بۆ هەموو مناڵەکانت ئەوەت کردووە وتی ناوەڵا ئەوانم زۆر خۆش دەوێت دێ فەرمووی من شایەتی لە سەرچێکی نابەجێ نادەم کە شایەتێکی نابەجێ بێ لە ڕیواتیش کە کە ئیمام مسلم ڕیواتی کردووە فەرموویەتی اتقوا الله واعدلوا في اولادكم لەخوا بترسن لە بینی مناڵەکانتاندا عدل بن دا پەروت بن فەرقی کوڕ و کچان مەکەن ئیوا هەیە خانوەکەی لەسەر کوڕە چکۆلەکەی یاسە کوڕە گەورەکەی تاپۆ دەکا بۆی کچەکان یا خوشکەکانی بەش هیچیان نەکەوێ ئەوە ماڵی خۆی وێران دەکا لە دنیا و لە دوا ڕۆژدا هیچ جیاوازی مەکەن لە بینی کوڕ و کچاندا ئەگەر شتێکت بۆ یەکیان کڕی و هەمووانی بکڕە جلێک بوو خەڵاتێک بوو خۆشەویستێک بوو وەکو یەک دەبێ عەدالەت کەی لە بەنیاندا جارێکیان پیاوێک هات بۆ خزمەت ئیمامی عومەر خوا لێ ڕازی بێ فەرمی قوربان وەڵای هاتم شکات دەکەم لە دەست کوڕەکەم زۆر خراپە لەگەڵمان ماڵەکەی لێ ناخۆش کردوین ئیمامی عوبانجی کوڕەکەی کرد پێشوای مسلمانان وەرە کوڕە بۆچی لەگەڵ باوکت خراپی وتی قوربان پێشوای مسلمانان ئەرێ مناڵ مافی هەیە وتی بەڵێ مافی هەیە وتی مافی مناڵ چی ئەی ئیمام عمر ئیمام عمر فەرمی مافی مناڵ ئەوەیە دایکێکی باشی بە هەڵبژێرێ ناوێکی چاچی لێ بنێ و هەروەها فێری قورئان و ئادابی ئیسلامی بکە دەوەڵایوتی قوربان ئیمام عومەر هیچی بۆ ئەمانە نەکرد بۆ من نەکردووە دایکێکی هەڵبژاردووە دایکەکەم زنجیە و لە ئاگر پەرستەکانە ناوێکی خراپی لێ ناوم ناوم جوعەلە واتە قالۆنچە یەک حرف فێری قورئانی نەکردوم فێری ئادابی نەکردوم ئیمامی عومەر یەکسەر ڕووی کردە پیاوەکە و تاوانباری کرد کە تۆ چۆن مافی ئەو منداڵ و کوڕەت نەداوە لە کاتێکدا فەرمووی تۆ پێشێ خراپە لەگەڵ ئەو کردووە بۆیە ئەو خراپە لەگەڵ تۆ دەکات بۆیە ئیمامی عومەر خوا لێ ڕازی بێ باوکەکەی تاوانبار کرد بۆیە بەڕاستی دەبێ وریابین ئەگەر مناڵ دەنینەوە خۆ مناڵ هەر خواردن و ئەشلە و برنج و خواردن نەبیێتی هەزل و بەرگ نا وەڵاهی لە هەمووی مهمتر ئەدەب و ڕەوشتە تێگەیاندنیەتی لە دین و لە ژینی دەستورەکانی ئیسلامیان فێرکەن بەداخەوە ئێستا خەڵکانێک هەیە جاری وایە ئێمە دەچین بۆ ژمارەکردن کوڕکچەکە تەماشاکەی هەژدە ساڵی تێپەڕاندووە وەڵاهی پرسیاری لێ دەکەی ئەسڵ و فەرعی دینەکەی نازانێ پێمان گوتووە خوا پێغەمبەر ناوی شێ وتوێتی ئەڵڵا گیان لە هیچ نازانێ بەڵام لە هەمان کاتدا ئەگەر پرسیاری لێ بکەی هەموو ناوی گۆرانی بێژەکان دەزانێ ناوی یاریزانەکان دەزانێ لە حیزبەکان زۆر شارەزایە لە پوڵ و پارە زۆر شارەزایە یەک فێڵ یەک دیناری لێ ناکرێ ئەی بۆ لە ئەسڵ و فەرعی دینەکەی گەشتوی ئەو تەمەنە هیچ نازانی ئەی بۆ مامۆستای دێنی بۆ ژمارەکە دڵخۆش بە موسڵمان دەزانی بۆیە بەڕێزان و خۆشەویستان بە دەرەجەی یەکەم خێزان بەرپرسیارە لە پەروەردەکردن لە نانی حەڵاڵ لە پێگەیاندنی ماڵ مناڵەکانی لە تێگەیاندنی چونکە خێزان بەرپرسیارە لە پەروەردەی ئیمانی مناڵەکەی لە پەروەردەی جەستەیی لە پەروەردەی ڕەوشتی لە پەروەردەی دەروونی لە پەروەردەی عەقڵی لە پەروەردەی کۆمەڵایەتی لە هەموو بوارەکانی پەروەردە دایک و باوک بەرپرسیارن لێیان دەپرسێتەوە لە ڕۆژی قیامەتێ ئەگەر ئیهمالیان کردبێ و هیچ شتێکی جێی خێزان ناگرێتەوە ئی وایە دەڵێ وەڵام ناڵەکەم لە ڕەوزەیە لە دایەنگایە هەخۆ تا ئەندازەیەک ئەوە باشە بەڵام هیچ شتێک ئەو سۆزەی کە تۆ بۆ مناڵەکەی خۆت هەتا کەس نیەتی کەس بە قەد تۆ جەرگەکەی تۆی خۆش ناوێ لە گۆڤ لە ڕۆژنامەی شەرق الاوسط ژمارە 525 ئەڵێ 160 ئەو منداڵانەی کە لە دایەنگاکان بەخێو دەکرێن تووشی نەخۆشی دەروونی دەبن چونکە بەڕاستی هیچ شتێک جێی خێزان ناگرێتەوە و هەروەها بەپێی ئامارێکی ڕێکخراوی نەتەوە یەکگرتووەکان ئێستا زیاتر لە سەد ملیۆن مناڵ لە دنیادا کاریان پێ دەکرێ مناڵ نابێ ئیشی پێ بکرێ مناڵ نابێ سواڵی پێ بکرێ مناڵ نابێ بەکار بهێندرێ ئەمانە هەموو پێشێلی مافی مرۆڤە بۆیە بە پلەی یەکەم خێزانەکان بەرپرسیارن لە پەروەردەکردنی مناڵەکانیان و بە پلەی دووەمیشان حکومەت بەرپرسیارە حکومەتیش دەبێ بەڕاستی بە ئەرشی خۆی هەستێ ئیمام عومەر حکومەتی ئیسلامی ئەوەتا بە هەر منداڵێکەوە کەسی نەبوو بە خێوی دەکا لە سەردەمی ئیمام عومەرا یەکێ مناڵێکی دۆزیەوە فەرمووی بە خێوی دەکەی بەڵێ بە خێوی کەو نەفەقەی لەسەر ئێمە بۆیە حکومەت دەبێت بەڕاستی گرنگی بدا بە پێداویستیەکانی مناڵ جارێکیان پێغەمبەر صلی الله علیه و سلم لە نوێژا لە سەزدا زۆر مایەوە دوای کەلێ بۆ وتیان ئەتەڵتە یا رسول الله وتیان ئای رسولی خوایە ئەوە سەزدەکە زۆر درێژ بوو زۆر پێش و فەرمووی وڵای حوسێن لەسەر پشتم ملم بوو حەزم نەکرد یاریەکەی لێ تێک بەم تا بخۆی هاتە خوارێ و ئەنجا لەسەر سەزدە هەستامەوە سبحان الله مافی ئیسلام مافی مناڵ لە ئیسلامدا دابین کراوە نەک لە یەکی شەشی 1956 کە ڕۆژی جیهانی مناڵانە نا 1435 ساڵ بەر لە ئێستا مافی مناڵ دابین کراوە و پێغەمبەر گیان بە قوربانی بم لە نوێژە ئاوا بەرامبەر بە مناڵ ئاوا بووە هیوامان هەیە کە مناڵ دێتە مزگەوت تووڕە دەبێ و دەریەکا و ئەوە چیە مناڵ بازاڕێ و ئەوێ کە خۆی مری تر کەس نێتە مزگەوت و مزگەوتەکان دابخرێن بۆیە بەڕاستی دەبێ زۆر وریا بین ئەوەتا سەرنج دەن لە لوقمانی حەکیم کە خوای گەورە لە قورئانا باس دەکا و دەفەرمێ اعوذ بالله من الشیطان الرجیم واذ قال لقمان لابنه وهو يعظه سێ ئەگە کاتێ لقمان ئامۆژگاری کوڕەکەی دەکرد و وتی بە کوڕەکەی یا بنیە لا تشرک بالله ان الشرك لظلم عظیم ئەی کوڕە خوچکۆلانەکەم ئەی کوڕە خۆشەویستەکەم شەریک بۆ خوا قەرار نەدەی چونکە بەڕاستی شیرک و هاوبەشدانان زوڵمێکی زۆر گەورەیە گەورەترین زوڵم شەریک بۆ خوا قەراردانە کێ لە ئێمە دانیشتۆ لەگە کوڕەکەی ئاوا نسحەتی کوڕەکەی بکە نەچی شرک بۆ خوا قەرار بی چونکە بەڕاستی هەموو شتەکانت پوچەڵ دەکاتەوە و هەروەها دوایەوە فەرمووی یا بنی اقم الصلاة وامر بالمعروف وانه عن المنكر واصبر على ما اصابك ان ذلك من عزم الامور ئەی کوڕە خۆشەویستەکەم نوێژ بکە خاچی بە خۆماڵی بە چونکە ئینسان دەعی نەبێ نابێت دەعی هەبێ دەبێ خۆی بە بچوک و کەم بزانێ خوای گەورە ئەوانەی خۆش ناوێ کە لوتیان بەرزە وەکو لوتی حشتر و خۆیان تەکەبوریان هەیە و خۆیانە خەڵکی بە زیاتر دەزانن و هەروەها فێری ئادابی ڕۆیشتن و قسەکردنی دەکا ئەوە قسەی لوقمانە خوای گەورە دەیگێڕێتەوە دەفەرمێ پێی گوتووە وەقسود فی مەشیکە لە ڕۆیشتنەکەتا لەسەر خۆ بڕۆ وەسەت نە زۆر هێواش و خاوخلیشک نە بە پەلەپەل و هەلەهەل بە وەسەط لەسەر خۆ بڕۆ بە ڕێگەدا وەغضز من صوتیک ان انکر الاصوات لصوت الحمیر کاتێ قسەش دەکەی قسەکانت با لەسەر خۆ بێ مەشی ڕێنە مەقی ڕێنە چونکە بەڕاستی زۆر جارەکە سێ چوار کەس لێک ڕاقسان دەکەن وەکو لە سەلەحانەکاندا بینیومانە کەس لە کەس حاڵی نابێت زۆر شتێکی ناشیرنە ان انکر الاصوات لصوت الحمیر خراپترین صوت ئەوەیە کە کۆمەڵە گوێ درێژێک حەمیر جەمعی حیمارە بۆی لێمان تێک نەچێ کۆمەڵە گوێ درێژێک لێک ڕابزەڕێنن دوو لە ڕووتان خراپترین سەوت و ناخۆشترین دەنگ ئەو دەنگەیە لای خوای گەورە بۆ ئەوەی کە کۆمەڵێک لێک ڕەقسان دەکەن بزانە دە هاوار دەکەم بزانە چەندی مەلەکی ناشیرنە لەسەر تەلەڤزیۆنەکان بینیوتانە بۆیە بەڕێزان و خۆشەویستان منداڵی پەروەردەکراو نمونەی گەلێک زۆرە جارێکیان وەفتێک هات بۆ لای مەمون خەریفەی مسلمانان مناڵێک بوو زۆر قسەی بە جوانی دەکردن مەمون وتی ئەوە تۆ کوڕی چێ ئاوا قسان بە جوانی دەکەی و بە لەباری و بە ڕێک پێچی وتی قوربان من کوڕی ئەدەب و ڕەوشتم وتی بەڕاستی جوانترین نەسەبە بەڕاستی جوانترین ئەسڵ و ئەساسە وتی من کوڕی ئەدەب و ڕەوشتم نەیو کوڕی فڵانی کوڕی فڵانی کوڕی فڵانیم و هەروەها جارێکیان وەفتی حیجازیەکان چوو بۆ لای خەلیفەی عومەری کوڕی عەبدولعەزیز بە مەبەستی پیرۆزبایی نوێنەری وەفتەکان مناڵێکی یانزە ساڵان و یانزە ساڵان یانزە ساڵانی ئێمە لە مۆبایلە زۆر شارەزایە لە ئەنتەرنێت و لە شەڕەژنێ وازاری وایە بەڵام ئەو یانزە ساڵان بوو هەڵسا نوێنەری قەومێک بوو سپاسی خەلیفەی کرد و قسەی کرد لە خزمەت خەلیفەدا خەلیفە وتی دانیشە دانیشە بایەکی لە تۆ گەورەتر هەستی قسە بکە تەسەوری نەدەکرا ئەمە وتی قوربان جەنابی خەلیفە ئینسان دووشت مهمەکە خوا بیدا بە عەبدی خۆی دووشتە بچووکەکە واتە زمان و دڵ ئەگەر ئەو دووشتە بچووکە تەواو بوو معنە ئەوە ئیتر ئەوەکەی کە دەور نابینێ ئەگەر مەسەلە تەمەنیش بێ جەنابی خەلیفە خەڵچەکەی لە تۆ بە تەمەنتر و بە عمرترە دەبوو لە جێی تۆ دابنیشت و لەوێ دانەنیشی خەلیفە زۆر معجب بوو فەرمی ئافەرم قسە بکە قسە بکە شایستەی بەڕاستی بۆیە بەڕاستی منداڵی پەروەردەکراو بەڕاستی شانازییە بۆ بنەماڵە، بۆ دنیا و دواڕۆژ، بۆ گەلەکەمان. دەی بەڕێزەکانم با ئێمە ئەگەر لە خەم داهاتووی ئەم کورد و کوردستانەین، ئەگەر لە خەم داهاتووی خۆت و بنەماڵەکەتی، ئەگەر لە خەم داهاتووی خەڵک و خاکی، ئەگەر لە خەمی ئەوەی لە دنیا و دواڕۆژدا بەرهەمت هەبێ و جاخت ڕۆشن بێ، مناڵەکەت پێ بگەیەنە. هیوامان هەیە چوار پێنج کوڕی زل و مەلەستووری هەیە، بەڵام وەجاخ شوێرە چونکە هیچیان نایان بۆ مزگەوت شارەزا نین لە دین بێدینن ئەوانەی کە کوڕەکانیان دینیان نییە ئەگەر دە کوڕی هەبێ وەجاخ شوێرە بەڵام ئەگەر یەک کوڕت هەبێ لە مزگەوت بێ وابزانە سەد کوڕت هەیە چونکە لە خزمەتتدایە چونکە دەبێتە دارێ بەری چونکە دەبێتە ڕەحمەت و بەرەکەت هیوا هەیە دڵە مامۆستا وەڵڵاهی کوڕێکمان هەیە وەڵڵاهی بۆتە سەرەتان لەگەڵ خوشکانی ئاوایە لە دایک و باوکی دەدا بۆیە بەڕاستی بەڕێزەکانم ئەگەر منداڵ پەروەردەکراو نەبوو ئەوە تووشی ئالودەی جگەرە کێشان و مادە هۆشبەرەکان و تەماع لە ماڵ و ناموسی خەڵک دەکا و زینا و دامێن پیسی دەکا و لە بەردەمی مەکتەبی کچان مشکی لە بۆ کچەکان دەنێتەوە بۆیە دەبینی زۆرە لە ئەگەر بچی سەردانی بەندیخانەکان بکەی بەڕاستی پڕێتی لە منداڵی هەرزەکار کە تووشی لادان و خراپە بوون و ئێستا تووشی سزم بوون و پەشیمان بوونەوە لەبەر ئەوەی دایک و باوکە بێویژدانەکە پەروەردەی نەکردووە خۆ ئەگەر پەروەردە نەکرا ئەوە تا ئێو تۆش تاوانبار دەبی ئەی دایک و باوکی بەڕێز چونکە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی کەفا بالمرء اثما ان يضيع من يقود بەس بێ بۆ ئینسان ئەوەندە تاوانە ئەوەندە گوناحە بەسە کەوا ئەوەی لەژێر دەستی دایە زایعی بکە پەروەردەی نەکە گومڕایان بکە ئەوەندە تاوانت بەسە کە پێی بچێ جەهەنەمێ چونکە بەڕاستی ئێمە مسلمانین خۆ ئەگەر پەروەردەت نەکرد ئەو مناڵە هەر بۆ خۆت زەرەدێکی زۆرت لێدا و بۆت دەبێتە بەڵا وەکو ئەوروپای لێدێ لە ئەوروپا هاوڕێکم بۆی جێڕامەوە وتی ئێمە کەسێکمان نەخۆش بوو چوین لەسەر قەڵەوێرەکە یەکێکی ئەوروپیش لەوێ بوو قسەمان کرد و ئەمانە وتمانەوە کەس نییە لەگەڵت بێ وتی بەرەوەڵا ئەو ڕقم تەلەفۆنەکەیەتی بەڵکو تەلەفۆنی بۆ بکەن بۆ کوڕەکەم دوای کە تەلەفۆنمان بۆ کرد بە زمانی خۆیان وتمانەوە باوکت نەخۆشە بەڵکو بێی هاوکاریش بکەی وتی وەڵی ببورن شەر لێمیش سەگەکەم نەخۆشە مەجالم نییە بێم سەگەکەم نەخۆشە چاوتان لێ بەڕێزەکانم سەگەکەی پێ لە پێشتر بووە بۆیە یەکێش کەس لە هاوڕێیان کە بۆی جێڕامەوە وتی یەکێکی ئەوروپیمان لە خەستخانەکە لەگەڵ بوو وتم بەوە کەست نییە بێ یارمەتیدا زۆر معجب بوو زۆر معجب بوون بەوەی کەوا ئێمە هەموو کوردەکان دەهاتن بۆ سەردانمان و زۆر دڵسۆز بوون و ئەم باوکەیان چۆن لە خزمەتی دابوون و هاوڕێکانیان دەهاتن و وتی زۆریان بەلاوە عجایب بوو یەکێکمان لە تەنیش بووتی بەڕاستی ئەمە سەیرە ئەوە ئێوە ڕێکخراون ئێوە ئێوە چن وتمان نەوەڵامە باوکمانەوە ئەوانەش هاوڕێمانن دێن لەبەر ئێمە و چونکە لە ئیسلامدا ئاوا ئەی تۆ مناڵت نییە وتی بەرێ وەڵا منیش شەوە بە بۆنی سەری ساڵی تازەوە کارتێکیان بۆ ناردوم کارتێکیان بۆ ناردوم لەبەرەوەی ئەوان دەڵێن دێ خۆوە لە خەستەخانە خزمەتی دەکەن و ئەگەر مدی شارەوانی دەینێژێ ئەو مناڵە لە کوێ ئەو مناڵە لە کوێ ئەگەر دایکی واچی لە ڕازی نەبێ خداش لێ ڕازی نابێت جا بۆیە بەڕێزان و خۆشەویستان دایکان و باوکان هەمومان بەرپرسیارین لە خزمەتکردنی مناڵەکانمان لە پەروەردەکردنیان ئەگەر وامان کرد ئەوە لە دنیاشدا کارەکانمان سەر دەگرێ و لە قیامەتێش بەردەگرێ ئەگەر واشمان نەکرد ئەوە بۆ خۆمان زەرەت دەکەین لە کۆتاییدا لە خوای گەورە دەپاڕینەوە دەڵێن یا ڕەبی خوایە مناڵی ساڵحمان بیتێ یا ڕەبی خوایە مناڵەکانمان ساڵح کە یا ئەڵڵا یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت ئەوانەی مناڵیان نێ خوایان مناڵیان بێ پێ بیت ئەوانەی مناڵیان هەیە خوایان مناڵەکانیان ساڵح کەی خوایە مانجەر لەو کەسانەی کە پەروەردەی مناڵەکانیان دەکەن خوایە مانجەر لەو کەسانەی کە لە دین و ژینی خۆیان تێگەیشتون یا ڕەبی خوا ئەوانەی کەوا خراپن هیدایەتیان بدە یا ڕەب العالمین یا ڕەبی خوا ئەم ئاشتی و ئازادی و هەرزانیمان لێ نەگریەوە یاڕەبی خوایە ئاشتی و ئاوەدانی بۆ کوردستانەکەمان بەردەوام بێ یاڕەبی خوایە ئەو ماڵانی مشکیلایان تێدایە ئەوانەی گرفتیان هەیە خوا بێ بەدەم گرفتەکانیانەوە یاڕەبی خوا ئەوانەی کێشەی کۆمەڵاتیان هەیە بێ بەدەم کێشەکانیانەوە خوایە بارانی بە ڕەحمەتمان بۆ ببارێنی یاڕەب العالمین خوایە عاقبەتی هەموو لایەکمان بە خێر بژێڕی لە دایک و باوکمان خۆش بی لە خۆمان خۆش بی خوایە گەنجەکانمان لەسەر ئیمان و ئیسلام دامەزراوکەی دایکان و خوشکامان حیا ناموسیان پارێزراوکەی ئەوانەی قەرزدارن قەرزەکانیان بۆ بیتەوە